شەوی حەوت سەد و شەست و دوو. شەهرەزاد وتی کە سفرەوخوان هەڵگیرا پاشا ڕووی تێکردنوتی هەر ئێستا هەڵەسن قسەتان بۆکەم هەر کەسێک منی خۆشەوێ با لە جێگەی خۆی بۆ من هەڵنەستێ کە هەستاوتی خۆشەویستانم ئێوە ئاگادارن کە من بوومە جێنشینی پاشای باوکم ئەم پاشایەتێش هەر بە میراتی بۆمان ماوەتەوە ئێستاش ئەبینن پیر و کەنەفت و بە ساڵاچووم توانام نەماوە پێم باشە ئەوەندەی تەمەنم ماوەتەوە بۆ خواپەرستی ببەمە سەر بە خۆتانەزانن کاتی خۆی ئێمە خۆرپەرست بووین ڕەشمان کرد بۆ خوای خۆمان ئەوە بوو خوا ڕێی پیشان داین لە تاریکی ڕزگارمان بوو هاتینە ڕووناکی ئاینی خوای تاک و تەنیاوە منیش دەمەیە خوا پەرستی بکەم و گوناهەکانی تەمەنی بێ ئاگایی ڕۆشتوم بسڕمەوە وا بە ئاگاداریتان سەیف الملوکی کوڕم ئەکەمە جێنشینی خۆم هەروەک وەزانن سەیف الملوک لاوێکی زیرەک و ژیر و بەتوانایە توانێ پارێزگاری دەوڵەت بکا شاعسم کە بێدەنگ بوو دانیشتوان هەموو هەستانە سەر پێ یەکێکیان هاواری کرد ئەی پاشای مەزن ئەگەر تۆ کۆیلەیەکیشت بخستایەت سەر تەختی پاشایەتی ئێمە پەسەندمان بوو چونکە تۆ بۆت هەڵبژاردوین جاگەر سەیفل ملوکی کوڕیشت بێ ئەوە زۆر زۆر پەسەندمانە شاعسم کوڕی سەفوان دواتر لەسەر تەختی شاهانەی هاتە خوار و کوڕەکەی خۆی لە نێوان کۆڕی وەزیران و بەرپرسان داخستە سەر تەختی شاهانە و دەستی برد تاجەکەی سەری خۆیشی داگرت و کردیە سەری کوڕەکەی وەزیران یەکەیەکە چوونە بەردەمی کوڕنوشیان بۆ برد و متمانەیان پێدا لە نێوان خۆیاندا ئەیان وت پاشایەتی لە خۆی دێ دواتر شاسەی فلملو کەوتە بەخشین و ئازادکردنی بەندیان و یارمەتی بەخشینەوە بەسەر هەژاراندا هاوڵاتیانیش نزا و پاڕانەوەی تەمەندرێژیان بۆ کرد لەو لایشەوە فارسی گەورە وەزیر ساعدی کوڕی خستە شوێنی خۆی و خۆشی دەستی لە کار کێشایەوە هاوڵاتیانیش پێیان وابوو زۆر گونجاوترە کە ساعید گەورە وەزیری شا سەیفل ملوک بێ ئەمجا فارسی گەورە وەزیر فێستە وەزیریەکەی سەری داگرت و خستیە سەرسەری ساعت ئەمجا لە ڕێو ڕسمێکی دەوڵەتیدا مێز و کورسی و مۆری گەورە وەزیر درایست دە ساعد گەورە وەزیری نوێ یەک هەفتە لە شاردا ئاهەنگ گێڕدرا شا عاسم و گەورە وەزیری پێش و پێیان وتن وەرن هەریەکە و دیاری خۆی وەربگرێ لە پێشدا سەیفلملوک سندوقی مۆری شاهانەی وەرگرت سعدی شمشێری بەرگری لە مەملەکەتی وەرگرت دواتر هەریەکە و بەرەو ماڵی خۆی بووەوە سەیفلملوک سندوقی مۆری شاهانەکەی کە لە ڕێوڕسمی شاهانەتدا پێی سپێردرا بوو نەکردەوە و لە تەنیشت نوێنی نووسنەکەی شەویەوە داینا خۆی و ساعیدی گەورە وەزیر وا ڕاهاتبوون کە نوێنەکانیان بە تەنیشت یەکەوە بوو. کە شەو هات ساعدیش هاتە سەر جێگەکەی بۆ نووستن. دواتر سەیفلملوک خەبەری بۆوە. سەیرێکی ئەملاو لای خۆی کرد، سندوقەکەی کردەوە. شتەکانی ناوی دەرهێنا. ڕوانی کۆڵوانێکی تیایە کە لە دیوێکیدا وێنەی کیژێکی زۆر جوانی لەسەر کێشراوە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، شەهرەزاد وتی کە ئەو وێنەی بینی هێندەی بەلاوە جوان و شەنگ بوو شێتی بوو ژیری لە دەستدا و بورایە و کەوتە زەوی ئەمجا ئەم شعرەی وت عشق لە توانای خۆمان بەدەرە هەر ئەڵەی بەڵای قەزا و قەدەرە شەپۆلی حەزت ئەت هێنێ و ئەت با خۆشیەکی کەم زۆربەی زەرەرە زانی بام عەشق ئاوایە بەڕاست بە دوور خۆمەگرت خۆم لێ ئەپاراست زۆر نەزانانە تێکەوتم تومەز کاتی بۆ نییە وەک کنگر و ماست سەیف الملوک هێندە گریا و سنگی خۆی کوتا تاکو ساعدی گەورە وەزیر خەبەری بۆوە کە سەیری نوێنەکانی سەیف الملوکی کرد چۆڵە و مۆمێکی ژوورە کە نەماوە لە دڵی خۆی داوتی سەیف بۆ کوێ چووە هەست تاو کەوتە گەڕان بە ژوورەکاندا لە گەنجینەکەدا سەیفی دۆزیەوە سەیری کرد ئەگری و لە خۆیدا ئەم جا لێی چوە پێش و پرسی ئەرێ ئەوە بۆچی لە خۆتە دەی چی ڕووی داوە؟ سەیف الملوکیش سنگی خۆی کوتا و گریا، ئەمجا گەورە وەزیر وتی، کاکە! ئێمە پێکەوە و لەم کۆشکەدا گەورە بووین، ئاخر ئێمە برای یەکین، گەر نهێنی خۆت لای من نەدرکێنی، ئەی لای کێ ئەیدرکێنی؟ کەوتە پاڕانە و کڕنوش بردن بۆ سەیف الملوک، بەڵام بێ سوود بوو، کە ساعد بۆی دەرکەوت سەیف الملوک نایەوێ قسە بکا، زۆر توڕە بوو قیژاندی بەسەری دا، بەو خوایە گەر قسە نەکەی، ئا بەم شمشێرە خۆم ئەکوژم! ئەویش کە زانی ساعد بە ڕاستیەتی ڕووی تێکرد وتی کاکە گیان ئەوی ڕاستی بێ شەرمەکەم بۆت بگێڕمەوە ئەمجا پێیوت سەیری ئەم کۆڵوانەیە بکە ئەوش ماوەیەکی باش سەرنجی وێنەی کچەکەیدا هێندە جوان و ناسک و نازدار بوو دڵ تێر نابوو لە سیرکردنی سەیری کرد لە ژێر وێنەکەدا بە وردە مرواری نووسراوە ئەمە وێنەی بەدیعی کچی شەماخی کوڕی شاروخە کە پاشای جنەکە مسلمانەکانە و لە شاری بابل نیشتەجێن لە ناو ڕەزوباخکەی ئارمی کوڕی عادی گەورەوە کە لە خوێندنەوەکە بووەوە سەیف سێ جاران ئاخی هەڵکێشا ساعدێژوتی براکەم خەمی چیتە ئەم بەدیعەیە هەر لەسەر زەوی بێت و دەست بگاتێ ڕۆم و بۆ داواکەم ئەم جا پرسی براکەم خاوەنی ئەم وێنە ناسی سەیڤوتی نەبەخوا ئەم جاوتی دەوەرە ئەم نووسینە بخوێنەوە سەیف هاتە پێش و نووسینی سەر تاجەکەی سەرسەری وێنەکەی خوێندەوە ئەمجا ساعیدی گەورەوە زیروتی سبینێ فەرمانی شاهانە دەرکە بازرگانان، گەڕۆکان، پیشەوەران، سواڵکەران، ئەوانەی پێیانەکرێ با بێنە گۆڕەپانی گەورەی شار، ئەمجا وتارێکیان بۆ بخوێنەوە و تیایدا داوایان لێ بکار کەسێک وڵاتی ئارمی کوڕی عاد پێزانێ با یارمەتی دەوڵەت بدات و زانیاریمان بداتێ بەڵکو ئەمە خوایە ئەو وڵاتە بدۆزینەوە. ڕۆژی دواتر کە دیوەخانی دەوڵەت پڕ بوو لە وەزیران و پیاوماقوڵان و گەورە بەرپرسانی دەوڵەت، شا سەیف الملوک بە ساعدی گەورە وەزیری خۆی وت، هەستە و بەم کۆڕ و کۆمەڵەی ڕابگەێنە کە پاشامان ئەم شەوی ڕابردوو خەوی لێ نەکەوتووە چونکە حاڵی ناتەواو بوو. کە شاعەسمی باوکی بەم هەواڵەی زانی چووە هەواڵپرسینی کوڕەکەی دواتر ئەستێرەناسان و فاڵچیان و ساحیران و پزیشکان و زانایانی کۆکردەوە، ئەو کۆڕە دوای وردبوونە و چاودێریکردن و ڕاوێژی نێوان خۆیان چەند دەرمانێکیان بۆ دەستنیشان کرد کە بیخوات و بیخواتەوە سێ مانگ دەرمانی بەکارهێنا بەڵام بێسوود بوو دیسان شاعاسمی باوکی جارێکی دی کۆی کردنەوە و لێیان تووڕەبووتی باشە ئێستا چیتان لێ بکەم ئاخر چۆن ئەبێ پاشاکەی وڵاتی خۆتان بۆ چاک نەکرێتەوە جا باشە نەتوانن پاشا چاک بکەنەوە ئیدی نامۆیەکی هەژاری نەخۆش چۆن چاکەکەنەوە گەورە زانایەکی کۆڕەکە هەستاوتی گەورم ئێمە درێغیمان لە نەخۆشان نەکردووە چ جای کوڕی بەڕێستان و پاشای خۆمان نەخۆشی کوڕەکە زۆر سەختە گەر بتەوێت نەخۆشیەکەیت پێ ئەڵێیت پاشا پرسی، نەخۆشیەکەی چییە؟ وتی، کوڕەکەت کەسێکی خۆشەوێ کە دەستی مرۆڤ پێی ناگا. گەر بڕوایش ناکەیت لە ساعدی برای بپرسە، ئەوە زانێ. ئەمجا عاسمی باوک ڕووی کردە ساعد، ساعدیش وتی، قوربان پەیمانم بدەرێ ئەمبەخشیت. ئەمجا وتی، کوڕەکەت عاشقە. عاصم پرسی دڵخوازەکەی کێیە سعد وتی کچی پاشای پەریانە کاتی خۆی کە باوکی گەورە وەزیرت ڕەوانەی لای حەزرەتی سلیمانی کوڕی داوت سلاوی خۆیان لێبێ کردبوو لە گەڕانەوەیدا حەزرەت سندوقێکی بە دیاری دابوو بە باوکم باوکیشم دیارەکەی دابوو بە بەڕێستان دوو ڕۆژ لەمە پێش تۆیش پێشکەش سەیفل ملوکی کوڕت کردبوو لە نێو ئەو سندوقەدا کۆڵوانێکی تیابوو لەسەر کۆڵوانەکە وێنەیەکی زێڕینی کیژەشای پەریانی بەسەرەوەیە کوڕەکەت عاشقی ئەو کیژە بووە باوکە عاصم کامەی بیر سەری سوڕما ئەم جا چووە لای کوڕەکەی و پێیوت کوڕی خۆم ئێمەی مرۆڤ توانامان بەسەر پەریاندا ناشتێ و دەسەڵاتمان نییە وەرە داوای سەدان کیش بکە لە هەر شوێنێکی سەرزەوی بێت بۆت دێنم سەیف الملوک وتی بابە گیان شەرمم ئەکرد باسی بکەم ئێستاش کە زانیوتە هەوڵ بدە چارەم بکەی باوکە عاصم وتی کوڕی خۆم ئەو کچە مرۆڤ نییە چارەمان نییە گەروانە بواە پیلانێکم بۆ دانا دەستم پێدا گەشت بەڵام لەگەڵ کچی شای پەریان هیچم بۆ ناکرێت ئەم جاوتی کوڕە شیرینەکەم ورە بدە بەرخۆت و هەستە بڕۆ بۆ دەشت و دەر بۆ ڕاوشکار خۆت بە خواردن و یاری و مەیدانەوە سەرقاڵ بکە. سەیف الملوک گوتی بەخوا بابە گیان هەر ئەو کیژەم ئەوێ، کەسی دیم ناوێ. باوکە عاسم پرسی جا چارەمان چییە؟ سەیف وتی بنێرە با گەڕۆکان و بازرگانان هەموو کۆ ببنەوە، پرسیاری ڕەزی ئارم و شاری بابلیان لێ بکە. شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو، شەهرەزاد وتی کە باوکە عاصم گەڕۆکان و گەورە دەریاوان و کەشتێوان و گەڕۆکانی کۆکردەوە پرسیاری ڕەزی ئارم و شاری بابلی لێکردن کۆڕەکە بێدەنگ بوون چونکە کەسێکیان تیانەبوو ئەو ناوانەی بیستبێ، ئیدی دانیشتن کۆتا بوو خەڵکەکە بڵاوەیان لێکرد، ئەمجا یەکێکیان چوە لای باوکە عاسم و کوڕەکەی و پێی وتن، گەورەکانم وڵاتی چین وڵاتێکی بەرفراوان و پان و پۆڕ و مەملەکەتی عاجباتیە، کاروانێک بە دەریادا ڕێک بخە بەرەو چین ڕەنگە بە ئاواتی خۆتان بگەن. باوکە عاسم و کوڕەکەی ڕۆژی دواتر کەوتنە بیرکردنەوە لەم ئامۆژگاریە، باوکی وتی کوڕی خۆم، تۆ لەسەر تەختی پاشایەتی حوکمڕانی خۆت بکە، من پاپۆڕ ئامادەکەم و ئەچمە چین، ئەگەڕێم پشت بەخوا هەواڵی خۆشت بۆ دێنمەوە. سەیف الملوک وتی بابە گیان ئەو کێشەیە کێشەی خۆمە، چۆن ئەبێت تۆ سەفەر بکەی، بابە گیان تۆ ڕێی من بدە، من ئەو سەفەرە ئەکەم و بە وردی بە دوای هەواڵی ئەو کیژە ئەکەوم و ئەو ڕەز و وڵاتە. گەر بە ئامانج گەشتم ئەوا سوپاس بۆ خوا گەر هیچیشم دەست نەکەوت ئەوا گەشتەکەم ئەبێتە هۆی دڵکرانەوە و خەم ڕەوانەوەم باوکە ئاسم کە زانی کوڕەکەی سوورە لەسەر گەشتکردن وتی زۆر باشە کوڕە شیرینەکەم خوا پشتیوانت بێت ئەم جا پاپۆڕیان ئامادەکرد خواردن و خواردنەوە پێداویستی گەشتیان تێبرد باوکو و دایکی خوحافیزیان لێکرد و کەوتەڕێ چەند مانگ و هەفتە بەڕێوە بوون تاکو خوا یارمەتی دان و گەشتنە وڵاتی چین کاتێ پاشای وڵاتی چین هەواڵی پێدرا کە پاپۆڕێک و چل کەشتی پڕ بە چەک و سەرباز و شتومەک هاتوونە سەر سنوورەکەی کەوت نەخۆیان و مەنجەنێق و جبەخانی جەنگیان ئامادەکرد کە سەیفلملوک زانی سوپای چین ئامادە باشی جەنگن تەتەری نرد و ڕایسپاردن پێیان بڵێن ئەم کەشتیانە هی شا سەیف الملوکی شا عاصمە بۆ گەڕان هاتوون نەکو بۆ جەنگ گەر رێمانەدەن لە وڵاتەکەتان لادەین گەر نا گەڕێنەوە دواوە. کە تەتەر گەیشتە دەروازەی دیواری چواردەوری شا رایگەیان کە لەلایەن سەیف الملوک شاوە نێراوە کردیانە ژوورەو بردیانە لای پاشاکەی خۆیان کە ناوی فەغفور بوو عاصم شایە ناسی. کە زانی ئەو چل کەشتیە سەربازیانە لەلایەن کوڕی شا عاسمەوەن، تەتەرەکانی خڵات کرد وەزیرانی لەگەڵ خۆی بردە پێشوازیان، ئەمجا بەخێری هێنان ڕووی کردە سەیفل ملوکشا و پێی وت، بەخێراتن، من بچوکتان و لە خزمەتی خۆت و باوکتدام، داوای هەرچیەک بکەن بۆتان ئامادە ئەکرێ. شوێنی حەوانەوەیان بۆ ئامادەکرا و خواردن و خواردنەوەیان بۆ دابینکرا تاکو چل ڕۆژ لە میوانان نەپرسرا، هەر خەریکی میوانداری سەیف الملوک بوون، ئاهەنگ گێڕان و مەی خواردنەوە و گۆرانی و سەما کردن بوو. دواتر شافەخفور پرسی برازا ئێستا چۆنیت و لە چی دایت؟ خوازیارین مەملەکەتی ئێمەت بە دڵ بووبێ. سەیف الملوک لە وەڵامدا وتی، خوا پایەدارت بکا. مەملەکەت بە پاشای وەکو تۆوە جوانە. ئەمجا شافەخ فور پرسی دیارە بۆ کارێک هاتووی هەرچیەک بێمە ئەکرێ ئامادەین. سەیف الملوک شا وتی قوربان داواکەی من سەرسوڕهێنەرە. وێنەی کچێکم بینیوە کە ناوی بەدیعەیە هاتوومە داخوازی ئەو کچە. شای چینیش بۆی گریام جا پرسی جا ئەتەوێ من چیت بۆ بکەم سەیف الملوک شا وتی ئەمەوێت هەرچی گەورە بازرگان و گەڕۆکانی وڵات هەیە کۆیان بکەیتەوە تاکو و پرسیاری ئەم کچیان لێ بکەم بەڵکووە مەخوایە یەکێکیان زانیاری دەربارەی هەبوو بێ فەخفورشا فەرمانی بە جاڕچیاندا مەملەکە دەنگ بدەن با گەورە بازرگان و گەڕۆکانی وڵاتان ئامادەی کۆڕی پاشای مەملەکەت بن ڕۆژی دواتر خەڵکێکی زۆر کۆبووە ئەمجا شافەخفور قسەی بۆ کردن و دواتر پرسیاری شاری بابل و ڕەزی ئارمی لێکردن ئامادەبووان بێدەنگ بوون کەس ئەو وڵاتە و ڕز و باخەکەی نەبیست بوو ئەمجا کە خەڵکەکە بڵاویان لێکرد کەشتیوانێک هات کڕنۆشی بۆ فەخفورشا برد و پێیوت پاشام پێم باشە کەشتی گەلێک ڕێک بخەن و ڕووبکەنە دوورگەکانی هەند بۆیە شا فەرمانی دا دوای چەند ڕۆژێک کۆمەڵە کەشتێک ئامادەکرا خواردن و خواردنەوەی لێبارکرا چەندین سەرباز سوارکرا سەی فلملوک و ساعدی گەورەوە زیر سواری بوون و کەوتنەڕێ شنەی با لەبار بوو چوار مانگ لە سەفەردا بوون بەسەر دەریاوە ڕۆژێکیان ئاسمان بووە هەور و ڕەشەبا لە هەموو لایەکەوە بایەکە هێندە تون بوو کەشتیەکانی پێکادا هەمویان تێک و پێکشکان قەدەری خواوا بوو سەیفلملوک و چەند کۆیلێکی خۆیان کردبوو بە گردانی کەشتەکەدا ڕزگار بوون و دوای هێوربوونەوەی ڕەشەبا و نەمانی بارانەکە بەخۆیان داهاتنەوە سەیفل ملوک پرسی ئەی ئەوانی لەگەڵمان بوون چیان لێهات ساعدی برام کووە کەوتە لە خۆدان کۆی لێگوتی قوربان سەرنشینان هەمویان نقوم بوون ئێستا بوونەتە پاروی نەهنگەکانی ئەم دەریایە کەشتەکان تێک و پێکشکان و نقم بوون ئەمجا سەیفل ملوک کەوتە لە خۆدان و گریان شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کۆیلەیەکیان دەستی گرت تا لە خۆی نەدا پێیوت لە خۆدان سوودی نییە بۆچی بە قسەی باوکت نەکرد ئەوە بوویتە هۆی ئەم کێشەیە و تیاچوونی ئەو هەموو کەسە و براکەیشت بەڵام ئەمانە چارەنووس بوون و کاری خوا بوون بە کەس نەگۆڕا کاتی خۆشی ئەستێرە ناسان ئەم کارە ساتیان بە باوکت وتە بوو کە بەسەر تۆ دێ ئەڵێن بە باوکیان وتووە کوڕەکە تووشی ناڕەحەتیە بێ ئێمەش دوای تێربوون پرسی ئێستا لە کوێن وتیان خۆمان داوە بە دەمباوە کەس نازانێ ئەگەینە کوێ هێندەیان زانی دورگەیەک دەرکەوت هەمویان دڵیان خۆش بوو سەیفل ملوک بێەوەی بزانێ خواچی لە نێوچوان نووسیوە لە تە کەش تێشکاوەکەی بەرە و کەنار برد ئەمجا کۆیلێکی بە دیار کەش تێشکاوە کۆدانا و لەگەڵ کۆیلەکانی تردا لە کەنار دەریا دابەزین و کەوتنەگەڕان دارەکان بە میوە بوون، ئاوی کانیاوەکان سازگار بوون، ئەوانیش خۆیان تێرکرد. پیاوێکی ڕیشسپی دەم و چاو درێژ کۆلە کە لە ناو درەختەکاندا بوو یەکەیەکە کۆیلەکانی بە ناوی خۆیانەوە بانگ کرد و پێوتن. لەو میوانە مەخۆن نەگەیون وەرن بۆ لای خۆم میوەی گەیوتان بدەمێ. کۆیلەیەک سەرنجی داو لە دڵی خۆی داوتی ڕەنگە ئەمە لەوانە بێ کە لە کەشتەکاندا نقوم بوون زۆر دڵی خۆش بوو لێ نزیک بۆ هێندەی زانی پیرە قەڵمبازێکی هەڵدا سەر کۆڵی و قاچێکی لە ملیۆ ئاڵان و قاچەکەی تری بە پشتیدا شۆڕ کردەوە و ئەمجا پێوت بڕۆدەی بوویتە کەری من و هەرگیز لە کۆڵت نایەمەوە خوارد چونکە من دێوم ئەیش بە گریان و بانگی هاوڕێکانی کرد لەم دارستانە بڕۆنە دەرەوە چونکە خەڵکەکەی خۆیان بۆتان مەڵاس داوە ئەتان گرن و وەکو من سواری کۆڵتانە بن دێوەش کۆیلەکەی ژێری غاردا بەرە و ئەوانی تر ئەوانیش بە پەلە خۆیان گەیاندەوە لە تەکەش تێشکاوەکە دێوەش بە سواری کابراوە ئەیوت مەڕۆن ئێمە تێرتانەکەین و ئێوەش ببنە کەری ئێمە هەر کامیان بیست کەوتنە سەوە لێدان و خۆیاندا پەنای خوا و ڕۆشتن یەک مانگ بەڕێوە و لە ناو دەریادا بوون و بە کولەمەرگییە ژیان. دورگێکی تریان بینی و چوونە کەنار و دابەزین، دورگەکە پڕ بوو لە درەختی بەردار و ئەوانیش خۆیان بە میوە تێر کرد، سەیریان کرد شتێک لە دوورەوە بریسکە داتەوە بۆی، چوونکە سەیریان کرد کۆڵەکەیەکی زیوینە و بریسکە داتەوە و لەو سەر زەویەیە، کۆیلەیەک نووکی پێی تێوەژەن، شتە درێژە بریسکە دارەکە گیان لەبەر بوو، گوێیەکی لە ژێر سەردا و گوێیەکی دی دابووە بە دەموچاویدا. هەر کە خەبەری بۆ بەنوو کە پێیەکە ڕاست بۆوە و باوەشی بە کۆیلەکەدا کرد و بردی و ڕۆیشت تومەز دورگەکە پڕ لە غۆرێ لای پیاو خۆرە کۆی لە فرێنراوەکە شاواریە کرد ئێرە دورگەی غولەکانە و مرۆڤ خۆرن بڕۆن و خۆتان ڕزگار بکەن ئیتر فریایی میوە کۆکردنەوەش نەکەوتن لەو دورگەش خڵاتن و سواری پارچە پاپۆڕشکاوەکان بوونەوە کەوتنەوە سەوڵێدان بەناو دەریادا چەند ڕۆژێک لە دەریادا بوون دورگەیەکی تریان بینی زۆر دڵیان خۆش بوو سەوڵیان بەرەو کەنار لێدا کە گەیشتن پارچە پاپۆڕشکاویان بەستەوە و دابەزین و کەوتنە گەڕان و میوە خواردن و بەدارەکاندا هەڵگەڕان تاکو خۆیان تێرکرد ئەمجا چێوێکیان بینی بڕیاریاندا بە سەریا سەر بکەون کە چوونە سەرەوە پیاوێکیان بینی زۆر درێژ بوو لەسەر لە بادێکی ڕەش دانیشت بوو لەو لاترەوە قل لە ڕەشێکیان بینی تابڵێ درێژ و دانەکانی وەکو شفرەی فیل بەسەر لێوەکانیدا درێژ بوو بوونەوە هەر کە ئەمانیان بینی زۆر خێرا بۆیان هاتن و چوار دەوریان گرتن و بە قۆڵ بەسراوی بردیانن بۆ لای پاشاکەیان پیانوت پاشامان ئەم باڵندانەمان لە نێو دارستانەکەدا دۆزیوەتەوە پاشا ژووتی برسیمە ئێوە جارێ دوانیانم بۆ بەرژێنن ئەوانیش ملی دوو کۆیلیان گرت و بردیانن ئێمەش کامەمان بینی زۆر ترساین خولە ڕەشەکانی تریش چوار دەوری ئێمە و سەیف الملوکیان گرتبوو سەیفێژ وتی چاڵبوونی چاوم دەستکردی خەمە پیاو چاک هەزار بێ هێشتاک و کەمە خەڵکی ئالوودەی یە خەمە و منیش وەک مامە خەمە بەتەغار هەمە کە پاشای قولەڕەشەکان گوێی لەم لاوانەیە بوو دەنگی ئەم باڵندانەی بە دڵ بوو بۆیە فەرمانی دە هەریەکە و قەفەزێکی جوانی لە داری توند و تۆڵ بۆ دروست بکرێت و تێی بکرێ ڕۆژانە خواردنی خۆیان بۆ ئامادە بکرێ قولەڕەشەکان فەرمانی پاشان جێبەجێ کرد و هەریەکان خستنە قەفەزێکی لە قەدی دار دروستکراوی تۆکمەوە ڕێزیان کردن کە سەیف الملوک و ئەوانی دی قسەیانە کرد پاشا دەنگیانی زۆر پێ خۆش بوو ئەم پاشایە کچێکی دابوو بەش و لە دورگەیەکی نزیک خۆیان کچەکە هەواڵی باڵندە سەیرەکانی باوکی بیست بوو چەند کەسێکی نرد و داوای چەند باڵندێکی لە باوکی کرد پاشای قلە ڕەشان هەر بەو کۆمەڵەدا کە کچەکەی نردبووی چوار باڵندەی بۆ نرد کە سەیف الملوک و سێ کۆی لەیتر بوون ڕەوانەکران شەهرەزاد وتی کە شازادەی کچی شای قلەڕەشان چوار باڵندەکەی گەیشتە لا بەوردی سەرنجیدان کە گوێی لە گفتوگۆی نێوانیان گردەنگیانی بەلاوە زۆر خۆش بوو ئەم شازادەیە زۆری خۆشەهات لە خەڵکانی وڵاتی میسر، ساڵانێک ناردبووی خەڵکی میسریان بۆ هێنابوو زمانیان فێر ببوو. کە سەیف الملوک و سێ کۆیلەی بینی دڵی پیانەکرایەوە، فەرمانی دا چوار قەفەزەکەیان بە پشتی کورسیەکەی دیوەخانیدا هەڵواسی، سەیف الملوک ئەگریا و خۆی ئەلاوانەوە. بیری لە خۆی ئەکردەوە کە چۆن خۆی تووشی دەردەسەری کرد. ئێستاش بە باڵندەیەزان و لە قەفەزیان کردوون. چوار ساڵی ڕەبەق ئەمە حاڵیان بوو سەیف الملوک هێندە جوان و قەد و باڵا ڕێک و قۆز بوو شازادە حەزی لێکرد بۆیە زۆری لەگەڵدا خەریک بوو بەڵام بێسوود بوو سەیف الملوک هەموو جارەگەی و من شوێن عشقی کچێکی دیکەوتوم و سرم هەڵگرتووە چۆن ئەبێت تۆم خۆش بوێ شازادە زۆر توڕە بوو فەرمانی دا لە قەفەزەکان دەریان بێنن ڕۆژانە بیان بەن بۆ داربڕین کاریان پێ بکەن ماندویان بکەن قلە ڕەشەکان فەرمانەکەیان جێبەجێ کرد پاش ماوەیەک سیفل ملوک زۆر ماندوو کەمورە بوو بۆیە بە کۆی لە ڕەشەکانی وت لای شازادە بۆی بپارڕێنەوە بەڵکو ئازادیان بکە کەکچە پاشای قولە ڕەشان بەمەی زانی سەیف الملوکی بان کرد و پێیوت من هەر لەسەر پەیمانەکەی خۆمم گەر دێیتە باخەڵم ئەوە هەمووتان ئازا دەکەم بە وڵاتی خۆتان شا دەکەمەوە سەیف الملوک دیسان خۆڕاگرانە پەسەندی نەبوو دانیشتوانی دوورگەکە هەمویان ئەم چوار کەسیان ئەناسی و پیان ئەوتن باڵندەکانی شازادە کچە شای قولە ڕەشانیش خەمی ونبوونی ناخواردن ئەیزانی دەرچونیان نیە لە دورگەکەو هەرکاتێک داوای کردنەوە دانیشتوانی دورگەکە بۆی دێنەوە بۆیە بە دوو ڕۆژ و سێ ڕۆژ نەگەڕانەوە کۆشکی شازادە داریان ئەبری و ئەیان هێنایەوە ماڵی شازادە بارەزوی خۆیان دورگەکە گەڕان پێ ساڵی ڕەبق لەم دورگەیەمانەوە سەیف الملوک هێندە لە ژیانی بێزار بوو پێیوتن تاکو کەی بەم شێوە بە کۆیلەی و ماندوو بوونی داربڕین ژیان ببینە سەر وەرن با هەڵبین کۆیلێکیان وتی شتیوا نابێت و ناکرێت چونکە دانیشتوانی ئەم دوورگەیە هەموو غۆرێ لا و پیاوخۆرن بمان دۆزنەوە گەر نەمان دەنەوە دەست شازادە ئەوە ئەمان خۆن ڕێگای دەرچوونیشمان نیە لەم دوورگە لەعنەتە ئەمجا چارە نووسی خۆمانە و لە نێو چاوانمان نووسراوە ئیدی بۆچی بگیرێین خۆ ئەگەر نەشخرێن ئەوە ئەمان بنەوە بۆ کچە پاشا ئەویش هێندەی تر لێمان تووڕێ بێ شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. پرسیان چیە کەی وتی داری درێژە بڕین توێکڵەکانیان لێ داماڵین دارەکان بە تەنیشت یەکەوە ڕیزەکەین و لە توێکڵەکانیشیان گوریس دروسەکەین و دارەکانی بەیەکەوە پێ بەستین داری درێژی سەرپانیش ئەتاشین و چەند سەوڵێکی لێ دروزەکەین ئەمجا ئەی خەینە دەریاکە بۆ و خۆمان ئەدەینە دەست خوا و سەوڵ لێدەین بەڵکو خوایش یارمەتیمان بدات و بای پاڵنەری یارمەتی دەرمان بۆ هەڵبکە بەڵکو ئەمە خوایە لەم شازادە نەفرەت لێکراو ڕزگارمان بێ. کۆیلەکان ئەمەیان بە دڵ بوو بە خۆشحالیەوە چوونە کەنار دەریا و دەستیان کردە داربڕین و لە توێکڵ داماڵین، ئێوارانیش هەریەکە و بە کۆڵێک دارەوە بۆ ماڵی شازادە ئەگەڕانەوە. چەند ڕۆژێک کاریان کرد تاکو و داربەستەکەیان تەواو کرد و خستیانە دەریاوە دوای ئەوەی میوەیەکی زۆریان لەگەڵ خۆیان هەڵگرت بۆ ڕێگەیان هەر چوار کەسەکە بە نهێنی کارەکەیان کرد و نیان هێشت بوو کەس بزانێ ئەو ڕۆژە چاوڕیان کرد تا ئێوارە کە تاریک داهات پشت بەخوا سوار بوون و کەوتنە سەوڵ لێدان چوار مانگی ڕەبەق بەسەر ئاوی دەریاوە بوون، هەرچەندە میوەکان زۆر بوون، بەڵام بەرگەی نەگرت، سەیف الملوک و کۆیلەکان زۆر برسی و ماندوو بووبوون، ڕۆژێکیان هێندەیان نەزانی نەهەنگێک سەری لە ئاوەکە دەرهێنا و پەلاماری دان و کۆیلەیەکی برد و خواردی، کە ئەوانی تر ئەم کارەساتەیان بینی زۆر ترسان. ئاوی دەریا کەوتە شەپۆل و جوڵە کە سەیریان کرد نەهەنگێک پەیدا بووە و پەلاماری سەیفلملوک و کۆیلەکەیدا قەپاڵی بە کۆیلەکەدا کرد و بردی و خواردی سەیفلملوک زۆر بەداخ بوو بۆ ئەو کۆیلەیە بەدەم گریانە و بەسەر داربەستەکەوە ئەی قیژان خۆ هێندەمان نەما بوو بگەینە کەناری شاخەکە کە گەیشتە کەنار داربەستەکەی بەستەوە و خۆی بەلا پاڵەکەدا سەرکەوت دار و درەختێکی زۆری بینی، چووە ناوەوە و دەستی کرد بە میوە خواردن و خواردنەوەی ئاوی کانی، کە سەری بڵند کرد زیاتر لە بیست و پێنج مەیموونی زەبەلاحی بینی کە هەریەکەیان بە هێندەی هێز ترێکە بوو. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو و بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە سەیفلملوک مەمونە زەبەلاحەکانی بینی زۆر ترسا هەر هێندەی زانی مەمونە زەبەلاحەکان لە دارەکان هات نەخوارەوە و ئەم لاولای سەیفیان گرت چەندانێکیان پێشی کەوتن و ئەوانی تر پاڵیان پێوە ناڕۆشتن تا گەشتە قەڵایەک مەیمونەکانی پێشەنگ چوونە ناو قەڵاکەوە و سەیف بەدوایانەوە. کە سەیری کرد پڕە لە شتومەکی نەختینەی لە زێڕ و زیو دروستکراو، کەمێکی دی ڕۆشتن لاوێکی تابڵێی مناڵ کە هێشتا مووی لێ نەهاتبوو زۆر کەڵەگەتی بینی. سەیف هەر لە خۆیەوە ئەو لاوەی خۆشویست. لاوەکە سەیف ملوکی بەخێرهێنا لێی پرسی ناوت چییە؟ لە کوێوە هاتوویت؟ چۆن گەیشتیتە ئێرە؟ تکایە هیچم لێ مەشارەوە. سەیف دوای وەڵامدانە وتی، بڕوا بکە بە ئارەزوو ویستی خۆم نەهاتووم، بەڵام ئەگەڕێم تاکوو بە ئاواتی خۆم ئەگەم. لاوەکە پرسی ئاواتەکەت چییە؟ سەیف الملوک ناوی خۆی پێ وت، وتی، کوڕی شا عاسمی کوڕی سەفوانم، لە وڵاتی میسرەوە هاتووم. ئەمجا لەو کاتەوە دەرچوو بوو بۆ سەفەر تاکوو گەیشتنی بە ئێرەی بۆ گێڕایەوە. ئەمجا لاوەکە دەستی بۆ بە سنگەوە گرت وتی، ئەی پاشای زەمان! من کاتێک لە میسر بووم بیستبووم تۆ سەفەری میسرت کردووە بەڕاستی ئەم کارەت سەرسوڕهێنەرە سیف وتی ڕازەکەی بەڵام لە وڵاتی چینیشەوە سەفەرم کرد بۆ هندستان بەڵام باوبارانێک لە دەریادا هەڵی کردە سەرمان هەرمە پرسە هەرچی ئەو کەشتیانەی لەگەڵم بوون هەمویان تێکشکان ئەوە بوو بە هزار ناڕەحەتی گەشتمێرە لاوەکەوتیەی شازادە ئەوەی بەسرت هات ڕۆیشت سوپاس بۆخوا کە گەشتیتە ئێرە لای من بمێنەوە ئەم دورگەیە لە ژێر حکمی من دای و پێکەوە بین هەرچی شتێکت بوێ لێرە بۆت ئامادەکەن دوایش ببە بە جێنشینی من سەیف الملوکی ژوتی قوربان من جێ بەخۆم ناگرم هەموو دنیا گەڕێم بێدەنگ نابم یان باواتی خۆمەگەم یان ئەمرم و ماندوێتیم دەرەچێت لاوەکە بە ئیشارەت مەیمونێکی بانگ کرد مەیمونە هات و کڕنوشی برد و ڕۆیشت دوای کەمێک خۆی و چەند مەیمونێک کە هەریەکەیان پارچێک ئاوریشمیان بە کەمەرەوە بووهاتن سفرە و خوانیان ڕازاندەوە ئەمجا چەندین قاپی خواردنیان هێنا و لاوە و سەیفلملوک تێر و پڕیان خوارد ئەمجا مەیمونەکان بە چەندین قاپەوە گەڕانەوە کە هەریەکەیان پڕ بوو لە زێڕوزی و دواتر چل جۆر مەی و شەرابیان هێنا پیاڵە و پەرداخی زێڕیندانرا لەو کاتەدا کە ئەمان ئەیان خواردەوە مەمونونەکان سەما و یاری و پاڵەوان بازیان بۆ کردن کە سەیف ئەمەی بینی هێندە پێکەنی و خەیاڵ بوو خەم و نەگبەتی خۆی بیرچووەوە بۆ شەو دوای نانخواردن و میوە خواردن نوێن ڕاخرا لە هۆڵێکی گەورەدا کە پەنجەرەکانی بەسەر دەرەوەدا ئەیڕوانی لاوەکە و سەیفل ملوک لەسەر نوێنی خۆیان نووسن بەیانی کە خۆر هەڵات لاوەکە سەیفل ملوکی هەستان وتی لەو پەنجەرە و سەیرێکی دەرەوە و ژێر پەنجەرەکە بکە کە سەیف سەیری دەرەوەی کرد و سەری دەرهێنا مەمونێکی زۆر زۆری بینی کە سەری پاشان لە پەنجەرەکەەوە بینی کڕنۆشیان بۆ برد سەیف پرسی ئەمە چییە؟ لاوەکەوتی بەیانیان لە هەموو شوێنێکی دورگەوە مەمونونەکان دێن بۆ ئەوەی بمبینن کڕنوشم بۆ بن ئەم جاڕۆنەوە هەندێکیان دووسێ ڕۆژ بەڕێوە بن تا ئەگەنە ئێرە هەموو شەموانێک ئەمە پیشەیانە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو